کاتێک کە ئێمە چوینە ناو غەزەوە ڕوانیمان هیچ خانوویەک نییە کە بنمیچی هەبێت و بەردباران و هاویشتنی شتی ئاگراوی بنمیچی هەموو خانووەکانی ڕووخاندبوو و یان سووتاندبووی و هەندێکیش لە دانیشتووانی شارەکە لە ژێر زەمیندا ئەژیان و ئەوان بریتی بوون لە ژنەکان و پیرەمێردە لاوازەکانی کە ساڵەها بوو ژەمێ تێرخواردن نەبووبوون. ڕوژۆ هەموو پیاو و مناڵە نێرەکانی شاری لە سەرەتای گەمارۆدانەکەوە بۆ کاری نۆژەنکردنەوەی دیواری شارەکە تەرخان کردبوو، لە دە نەفەر لەو پیاو و مێردمنداڵانە نۆیان مردبوون، ئەو بەشەش لە دانیشتووانی شارەکە کە بە زیندوویی مابوونەوە، کاتێک کە ئێمەیان بینی لە جیاتی دەربڕینی خۆشحاڵییان جنێویان دا و خاکیان بەسەر کرد. هرمهپ وتی گەنم و گۆشتیان بدەنێ، بەڵام ئەم خواردنە بووە هۆی ئەوەی کە کۆمەڵێکیان بە هۆی تێرخواردنەوە مردن، چونکە گەدەی ئەوان کە چەند ساڵە بوو لەگەڵ خواردنی کەمدا ڕاهاتبوو، نەیەتوانی تەحەمولی تێرخواردن بکا من حەزەکەم بڵێم کە ئەو ڕۆژەی ئێمە چوینە غەزەوە ئەو شارەمان چۆن کەوتە بەرچاو ئێمە ڕوانیمان کە لە دیوارەکانەوە پێستی مرۆڤ هەڵواسرابوو بە جۆرێک بۆنی بۆگەنی لاشەکان لەو شارە ئەهات کە ئێمە لە کاتی هاتوچۆکردن بە ناو شارەکەدا لوتی خۆمانەگرت ئەم لاشانە سەربازەکانی هاتی لە دەرەوە فڕێیان ئەدایە ناو شارەکەوە بۆ ئەوەی بەرگریکەران بە بۆنی ئەو لاشانە بێزار ببن ویان ببێتە هۆی نەخۆشکەوتن و مردیان من حەزەکەم ئەوە بڵێم کە لەو ڕۆژەدا کە یەکێک بوو لە ڕۆژە گەورەکانی سەرکەوتنی میسر خۆشحاڵ نەبووم چونکە بینیم کە ئەو سەرکەوتنە بە نرخی ئازار و ئەشکەنجە و بەدبەختیەکی زۆرەوە بەدەسهاتبوو کە تا ئەو ڕۆژە هاوتای نەبوو سەربازانی ڕوژۆی سەرەگا کە بەرگریان لە شارە کرد لەبەر لە ڕوولاوازیان ترسناک ببوون و تەنانەت مردووە وشکەوە کراوەکانی خانەی مەرگیش لە دوای کۆتایی هاتنی کاری مۆمیایی لەو سەربازانە قەڵەوتر و جوانتر بوون دەست و قاچی ئەوان بەهۆی ڕەنجی بەردەوام و برسێتی و قامچی لێدانی ڕوژۆوە درێژ بووە و ددانەکانیان بەرجەستەیی هەبوو لەسەر ئەژنۆیان غدەی گەورە دروست ببوو من زانیم کە بەهۆی نەخواردنی خۆراکەوە وایان لێ هاتبوو هیچ سەربازێکیشم نەبینی کە ڕێک و ڕاست بەڕێدا بڕوات و هەمویان قەمبور ببوون و چاوەکانیان لە ناو کاسەی چاویاندا بەناواچوو بوو کاتێک کە ئەیان ڕوانیە ئێمە لیانە ترساین چونکە وەکو دڕندەکان سیرمانیانە کرد ئەوان کاتێک کە هورم هەبیان بینی بە دەست و بازووە کەم تواناکانیان نەیزەکانی خۆیان بەرز کردەوە و دەنگێکی وەکوو ناڵاندن لە دەمیانەوە هاتە دەرێ و ئەیانوت بەرگری بکەن، ئەو سەربازە بەدبەختانە ئەوەندە بە پێی ڕاسپاردەی هورم هەبەوە بەرگری بکەن یان لە فەرماندەکەی خۆیان بیستبوو کە ئیتر نەیانەتوانی قسەیەکی تر بکەن و هیچ وتەیەکی تر لە ڕووحیاندا دروست نەبوو کە بە سەر زمانیدا بهێنن. هورمهەب کاتێک کە ڕوانی سەربازەکانی غەزە بەهۆی جەنگ و بەرگری بەردەوامەوە بەو شێوەیان لێهاتووە پێیانی وت کە لەمەو بەدوا کاتی پشوودانی ئێوەیە و بخۆن و بخۆنە و بنوون بۆ ئەوەی ماندوێتی لە لەشتان بێتە دەرەوە و توانای لەدەستچووتان بگەڕێتەوە و یەکسەر گۆشتی تازە و نان و ئاوی جۆی بەسەریاندا دابەش کرد. هورمهەب بە دەستی خۆی ملوانکێکی زێڕی بە ملی هەر یەکێک لە سەربازەکانەوە کرد و ئەسیرەکانی سووریاشی بەسەریاندا دابەش کرد، بەڵام سەربازەکان لە تاو لاوازی و شەکەتیان نەیانەتوانی ئەسیرەکان بۆ فرۆشتن ببەنە بازاڕ و لە بری ئەوە بە چاولێکردنی سەربازەکانی هاتی ئەوانیان ئەشکەنجە دا چونکە لە سەردەمی درێژخایەنی گەمارۆدانەکەدا سەربازە میسرەکان لە غەزەدا هەندێ شت لە سەربازەکانی هاتیەوە فێر ببوون کە یەکێک لەوانە لێکردنەوەی پێستی ژن و پیاوان بە زیندووی و هەڵخستنی پێستیان بە دیوارەوە بوو کاتێکیش کە لەوانیان ئەپرسی بۆچی ژنە سووریەکان ئەشکەنجەدەن و بۆچی نایان فرۆشن لە وەڵامدا ئەیانوت ژن و پیاوی سریانی لە دیدی ئێمەدا وەکو یەکە و هەر یەکێکمان دەست بکەوێ ئەبێ بە ئەشکەنجەوە بیان کوژین بۆ ئەوەی تۆڵەی خۆمان لە سریانیەکان بکەینەوە. هورمهپ ملوانکێکی زێڕی قورسی دایە سەرەگا، کە بە گەوهەر جوان کاری کرابوو قامچێکی زێڕیشی دا پێی و بە سەربازە میسرەکانی کە لەگەڵ خۆیدا هاتبوونە غەزەوە وت کە بە شانازی ڕوژۆی سەرگاوە بنەڕێن و هەمویان بە خۆشحالیەوە بۆ سەربەرزی ئەو نەڕاندیان چونکە کاتێک هات ناو شارەکەوە ئینجا تێگەشتن کە ئەو پیاوە بۆ پاراستنی غەزە چ کۆش و فیداکاریەکی کردووە بەڵام لە دوای ئەوەی کەنەڕی سەربازەکان نەما ڕوژۆ بەهرم هەبی وت بۆ تۆوە ئەزانی کە من ئەسپم ئەم یاڵە بە ملمەوەکەی و ئەم قامچەی کە داوتە بە من ئایا زێڕی پەتیە یان زێڕی سریانە و ئەگەر زێڕی سریانی بێ لە دە بەشدا نۆ بەشی مسا هرم هەب ئەم قسەی پێسیر نەبوو چونکە ئەیزانی کەورە و ڕەوشی ئەو پیاوە چۆنە بۆیە دڵنیای کردەوە کە قامچیەکە بە تان و پۆی زێڕی پەتی میسری چنراوە سەرەگا بە تووڕەیەوە وتی هورم هەب سربازەکانی خۆت لەم شارە ببە دەرەوە چونکە ئەوان دەنگە دەنگەکەن و ناهێڵن من بنوم و پێشتر لەگەڵەوەشدا کە بەردەوام دەنگی سەرقۆچ و ڕوخانی بەرد و ئاگرکەوتنەوە ئەهاتە گوێم بەڵام بە ئاسوودەی ئەنووستم ئەگەر سربازەکانی خۆت لەم شارە نەبیتە دەرەوە و ئەوان خەوم لێ بزڕێنن ناچارم کە فەرمان بدەمە سەربازەکانی خۆم کە هەموو سەربازەکانی تۆ بکوژن سەرگا ڕاستیە کردو ئەو پیاوەی کە چەندین ساڵ شەو ڕۆژ لە شەڕدا بە ئاسوودەی ئەخەوت لەو کاتەدا نەیەتوانی بنوێت و بەردەوام بیری لە ژمێرەی ساز و بەرگی سەربازی عەمبارەکانی ناو شارە کردەوە و ڕۆژێکیان هاتە لای هورم هەبوو ئەم جارەیان بە ملکەچیەوە وتی هورم هەب تۆ فەرماندەی سوپای میسری و سەرۆکی منیشی و من داوا لە تۆکەم کە سزان بدەی چونکە من شایانی سزادانم هورم هەبوتی تۆ بۆچی شایانی سزادانی سەرەگا وتی لەبەرەوەی کە بەشێک لەو کەلوپە لە سەربازی کە بە من سپێردرا و ئەبێ ژمێرەکەی بۆ فیرعون بگەڕێنمەوە نەماوە و نازانم چیم لێکردووە و ئەگەر پاپیرۆسەکانم بدۆزیایەتەوە ئەتوانم بزانم کە چیم لێیان کردووە بەڵام ئەو کاغەزانە بەهۆی سووتانەوە لە ناوچووە و لەو کاتەوە کە ناتوانم بنوم شتم لەبیرەچێتەوە و هەر ئەوەندە زانم کە ژمێرەی هەموو ئەو کەل و پەلانەی کە بە من سپێردرا بوو ڕێک و پێکە و تەنها ئەوە نازانم کە چیم لەو 400 کورتانە کەرە کردووە کە لە عەمباردا دامنابوو. وە من ئاگادارم کە ئەم کورتانانەمان بەکار نەهێناوە چونکە هەموو گوێدرێژەکانمان لە برساندا خوارد و هیچ گوێدرێژێکمان نەبوو کە لەبەر ئەو پێویستمان بە کورتان بێ ئێستا ئەی هورمهەب بە بۆنەی ئەم کەمتەرخەمیەوە لە بەردەم هەموو سەربازەکاندا قامچیم لێ بدە بۆ ئەوەی تەمێ بم و بزانم کە هەرگیز ناتوانم بگەمە خزمەت فیرعەون چونکە من ئەو کەلوپەلە سەربازیەی فیرعەونم بەفیڕۆ داوە کە ئەبوایە پارێزگاریم لێ بکردایە. هورمهب وتی تۆ لەم بارەیەوە پەرۆشت نەبێ چونکە من چوار سەد کورتانی گوێ درێژت لە ساز و بەرگی سوپاکەی خۆم ئەدەمێ بۆوەی لە عەمباردا دایبنێی و ژمێرەکەت تەواو بێ بەڵام سەرەگا قبوڵی نەکرد وتی تۆ ئەتەوێ فریوم بدەی و کورتانە کەرەکانی سوپاکەی خۆتم بۆ ئەوە ئەدەیتێ کە لە پاشەڕۆژدا باشتر بتوانی لە لای فیرعەون من تاوانبار بکەی کە ساز و بەرگی سوپاکەیم فەوتاندووە و من ئەم کارە ناکەم و فریوی تۆ ناخۆم و ئەزانم کە تۆ ئیرەییم پێ ئەبەیتەوە و ئەتەوێ ببیتە فەرمان ڕەوای غەزە و جێگاکەی من بگری و من ئێستا وا بیرەکەمەوە کە تۆ فەرمانت بە سەربازەکانی خۆت داوە کە کورتانە کەرەکان لە کۆگاکانی من بدزن بۆ ئەوەی بتانی لە لای فرعون من بە کەمتەرخەمی و دزی تاوانبار بکەی من ئەو کورتانانەم ناوێ کە تۆ ئەتەوێت بیدەی بە من وە ئەوەندە ئەم شارە ژێر و ژورەکەم هەتا کورتانەکان ئەدۆزمەوە ئەم وتانە هورم هەبی بەرامبەر بە وەزعی دەرونی سەرەگا خستە مەترسیەوە و وای زانی شێت بۆ وتی روژۆ وا باشە کە تۆ بۆ پشوو دان بڕۆیتەوە بۆ میسر بۆ لای ژن و مناڵەکانت چونکە من هەست دەکەم کە ئابڵوقە درێژخایەنەکەی ئەم شارە و ئەو زەحمەتانەی کە کێشاوتە تۆی زۆر ماندوو کردووە هرم هەپ نەیزانی کەوتنی ئەم قسەیە چۆن سەرەگای لەوە دڵنیا کرد کە ئەو چاوی لە فەرمان ڕەوایەتی غەزەیە و وتی ژنی من شوورەی شاری غەزەیە و مناڵەکانیشم بورجەکانی ئەم شارەیە و من لێرەدا ناڕۆم و ئەگەر نەتوانم کورتان بدۆزمەوە بە دەستی خۆم سەری ژن و مناڵەکانم ئەبڕمەوە پاشان ڕوژۆ بە بێاگاداری هرم هەب فەرمانی بە سەربازەکانی خۆی کرد کە بەرپرسی عەمبارە سەربازیەکانی ئەو شارە هەڵبواسن کە یەکێک لە پیاوە ئازاکانی غەزە بوو وەکو خەڵکی تر چەند ساڵ لە بەرامبەر دوژمندا خۆڕاگری کردبوو. کاتێک کە هورم هەب بەم ڕووداوەی زانیوتی بێگومان ئەم پیاوەشێت بۆ و فەرمانیدا کە لە ژوورێکدا بیخەنە ژێر چاودێریەوە و نەهێڵن لەوێ دەربچێت و بە منیوت بڕۆ لێی بنۆڕە و بزانە کە چۆن ئەکرێ چارەسەری بکەی من ڕۆشتم و چاوم بە ڕوژۆ کەوت و پاشان گەڕامە و بەهورم هەبم وت کە بەهۆی ئەو هەڵمانەی کە لە سەری ئەم پیاوەدا کۆبۆتەوە تووشی شێتی هاتووە و بۆ چارەسەرکردنی ئەو من دووشت بە باشەزانم یەکەمیان ئەوەیە کە تۆ بە سوپاکەی خۆتەوە لە شار بڕۆیتە دەرەوە و غەزەی بدەیتە دەست بۆوەی بتوانێ وەکو ڕابردوو بەتەنهایی فەرمانڕەوایی تیادا بکا هورم هەبوتی من ناتوانم بەر لە گەشتنی هێزی فریاکەوتنی میسر لێرەوە بۆ هێرشکردنە سەر سووریا بڕۆم چونکە ئەگەر لێرە بڕۆم و ئەو هێزەی لە میسرەوە دێت نەگات پێمان من ئەشکێم و تاکە ئامرازی پاراستن و ئاسایشی هێزەکانی من دیواری غەزەیە وتمێستا کە ناتوانی لەم شارە بڕۆی بۆ چارەسەرکردنی سەرەگا هیچ ڕێگایەکمان نییە جگە لەوەی کە سەری بقڵێشێنین بۆ ئەوەی هەڵمەکان لە سەریدا بێتە دەرەوە هرم هەپ کەیزانی نەشتەرگەری کاسەی سەرکارێکی ترسناکە پێشنیارەکەی منی ڕەتکردەوتی من ناتوانم پیاوێک بخەمە ژێر مەترسی قەڵیشاندنی سەرەوە کە قارەمانی ئازایەتەکانی میسرا چونکە جگە لەوەی کە ئەگەری مردنی هەیە خودی منیش تاوانبارە بم کە حەسودیم بە ئازایەتی و شانازی ئەو بردووەتەوە و ئامرازی لەناوبردنی ئەوم بەکارهێناوە بۆیە من بۆ هێورکردنەوەی دێوانێکەی سەرەگا بە هەندێ دەرمانی هێورکەرەوە و چەند پیاوێکی بەهێزەوە چوومە لای و بە پیاوە بەهێزەکانم وت کە بە قەرەوێڵەکەیەوە بیبەستنەوە بۆ ئەوەی بتوانم دەرمانەکەی دەرخوارد بدەم. پیاوەکان سەرەگایان بە تەختەیەکەوە بەستەوە و من بە ڕەحەتی دەرمانەکەم خستە ناو قوڕگیەوە و لە دوای ئەوەی دەرمانە هێورکەرەوەکە کە کەمێ دەرمانی سڕکەریشی تیا بوو چووە گەدەی سەرەگاوە و کاریگەرێتیەکەی دەرکەوت هەستم کرد کە کەمێ ئۆقرەی گرتووە و بە منی وت ئەم هورمهبە چەقەڵەی کە لە بیابانەوە هاتووەتە بەندەری غەزە بە جۆرێ بیر و هۆشی منی شێواند کە من فەرامۆشم کرد پێی بڵێم ڕۆژێک بەر لە هاتنی ئەوان بۆ ئەم شارە جاسوسێکی ترسناکی سوریا کەوتە داوی منەوە و من ئەوم لە زیندانی ناو بورجی قەڵاکەدا بەند کردووە و بەتەما بووم هەڵیواسم بەڵام هاتنی هورم هەبوو ئاڵۆزبوونی هزرم بەهۆی هاتنی ئەو سەربازەکانیەوە نەیهێشت کە ئەم سیخوڕە لەناو ببەم بەڵام لەبەرەوەی کام پیاوە زۆر فێڵبازە ئێستا بیرەکەمەوە کە لەوانەیە ئەو چوار سەد کورتانەکەی دزی بێ بڕۆ و ئەو بهێنەرە لای من بۆ ئەوەی وای لێ بکەم قسە بکات و بزانم کە کورتانەکانی چی لێکردووە و لەکوێ شاردوێتیەوە و لە پاژەوەی کە زانیم حەشارگەکەی لە کوێیە ئیتر بە ئاسوودەی ئەنوم. من لە سەرەتادا وامزانی کە سەرگا و ڕێنەکە بەڵام ئەو ئەوەندە داکۆکی کرد کە من ناچار بووم بۆ بەندیخانەکەی ناو بورجەکە بچم و چاوم بەو سیخوڕە بکەوێت و لە دوای ئەوەی کە بەرەو بورجەکە ڕۆشتم بۆم دەرکەوت کە زیندانەکە لە نهۆمی ژێرەوەی بورجەکەدایە و ئەو جێگایە تاریکە و بۆ ڕۆشتنە ناوی پێویستی بە هەڵکردنی مەشخەڵ بوو مەشخەڵێکم هەڵکرد و ویستم بچمە ناو زیندانەکەەوە و لەوێدا ڕوانیم بەرپرسی زیندانەکە پیاوێکی نابینای و پێموت من هاتوومە ئەو سیخڕی سووریا دەرکەم کە ڕۆژێک بەر لە هاتنی هورمهەب کەوتۆتە دەست ئێوە و بیبەمە لای سەرەگا بەڵام پیاوە کوێرەکە کە پیریش بوو ناوی بیست خوای میسری هێنا و سوێندی بە هەر یەکێکیان خوارد کە لەو زیندانەدا هیچ بەندەیەکی زیندوی لێ نییە چونکە کاتێک کەسی خوڕێک دەستگیرەکرا لە سەرەتادا بۆ دەستکەوتنی زانیاری کە بۆچی هاتووە و ئەیەوێ چی هەواڵێکی دەست بکەوێ ئەشکەنجەی ئەدەن و پاشان لە بەندیخانەدا بە زنجیر ئەی بەستنەوە و وازی لێ ئەهێنن هەتا لە برسان دەئەمرێت و لاشەکەی ئەبێتە خۆراکی مشکە ترسناکەکانی بەندیخانە چونکە ئازوقەیان نەبوو کە بیدەنە بەندیەکان بۆ ئەوەی لە برساندا نەمرن ئەگەرچی پیرەمێردە کوێرەکە سوێندی بە بیست خوای میسر خوارد کە لەو زیندانەدا هیچ بەندەیەکی زیندووی لێ نیە بەڵام من لە وتەکەی ئەو هەستم کرد کە درۆکە، چونکە پیاوی ڕاستگۆ پێویستی بەوە نییە کە سوێن بە بیست خوا بخوا، بۆیە پێم وت تۆ ئەزانی کە سەرەگا پیاوێکە کە ئەگەر بزانێ درۆکەی، لەگەڵ ئەوەشدا کە پیر و نابینایت پێستت لێکاتەوە و باشتر وایە کە ڕاستیەکەی بڵێیت، پیرەمێردەکە کاتێ کە زانی من هەڵناخەڵەتێم داچەمیەوە و پاشان سوجدەی برد و وتی، ئەی پیاوی گەورە! کە من نات بینم بەڵام بە دەنگەکەت ئەزانم کە خەڵکی میسری و دەسەڵاتت هەیە بەزەیت بە گیانی مندا بێتەوە و من مەدەرە دەست حاکم چونکە ئەو ئەم کوژێ من یەکێک لە خزمەتکارە وەفادارەکانی میسر و فیرعەون بوومە و ئەشبم و لە کاتی گەمارۆداندا لەو کاتێک کە هێشتا خواردنیان ئەدایە بەندێکان و ئازوقە ئەو هاکەم نەبوو من هەموو ڕۆژێ بۆ خزمەتکردن بە میسر و فیرعەون کەمێ لە خۆراکی بەندیەکانم ئەدزی چونکەم زانی کە ئەوان هەرچەندە زیاتر برسێتی بچێژن من زیاتر خزمەتی میسر و فیرعونم کردووە بەڵام ئەم جاسوسە سریانی کە ڕۆژێک بەر لە هاتنی هورم هەب کەوتە دەست حاکمی غەزەوە بەندەیەکی ئاسایی نیە و زمانێکی لوسی هەیە و کاتێ کە ئەدوێت وتە شیرینەکانی لە گوێی مندا وەکو چریکەی بولبولە ئەو ڕۆژەی کە ئەو هاتە زیندانەکە و لاشەی بەندکراوەکانی بینی کە گۆشتی لەشیان ببووە خۆراکی مشکەکان لە منی پرسی کامانە بۆچی مردوونە وتم لەبەرەوەی کە لەم شارەدا ئازوقە نییە و ئێمە ناتوانین خواردن بدەینە بەندیەکان و ئەوانیش لە برسا ئەمرن تۆ ئەبێ ئەوە بزانی کە من لەبەر ئەوەی کوێرم ناتوانم بەندەیەک زنجیر بکەم و هەموو جارێک کاتێک کە گیراوێک ئەهێنە بەندیخانەوە پیاوانی تر دێن و بە زنجیری مسی ئەیبەستنەوە ئەڕۆن بەڵام لە دوای ئەوەی کە بەندیەکە بەسرایەوە ئیتر من ئەتوانم زیندانی بکەم کاتێک کە ئەو جاسوسەش هات هەروا بوو لە پێشا کەسانێکی تر هاتن و ئەویان بە زنجیری مسی بەستەوە و لە پاش ڕۆشتنی ئەوان بەندیەکە لەبارەی هۆی مردنی ئەوانی تر پرسیاری لە من کرد و لە دوای ئەوەی کە بیستی ئەوان لەبەر برسێتی مردونە بە منی وت کە ئەگەر تۆ خواردن و ئاوم بدەیتێ کە لە برسا نەمرم و توانام هەبێ ئەوە لە ڕۆژی هاتنی هورم هەب بۆم شارە ئەوەندە زێڕت ئەدەمێ کە هیچ پیاوێکی دەوڵەمەند لە سووریادا بەقەدەر تۆ زێڕی نەبێ من هەرکام وتەیەم لێ بیست زانیم کە ڕاز دەکات و بەڵێنەکەی خۆی ئەباتە سەر و هەروها ئەو ئەیوت سەرڕای ئەوەش کە ئەوەندە زێڕت ئەدەمێ کە نەتوانی هەڵی بگری چاوەکانیشت چاگەکەمەوە چونکە من پزیشکێک ئەناسم کە لە چارەسەرکردنی نەخۆشیەکاندا و بە تایبەتی چاکردنەوەی چاو لە جیهاندا هاوتای نییە و ئەم چاوەی منیش کە ئەی بینی ئەو چاکی کردوتەوە و لە دوای ئەوەی هورم هەب هاتە ئەم شارەوە تۆ هەم دەوڵەمەند ئەبی و هەمیش بینا ئەبیەوە و ئەتوانی خانوێک بۆ خۆت بکڕی و دە خزمەتکاریش لە ماڵەکەتدا بحەوێنیتەوە و لە شەو ڕۆژێکدا دەجار گۆشتی قاز بخۆی من کە دڵنیا بووم ئەو لە بەرامبەر هەر ژەمە خواردنێک زێڕێکی زۆرم ئەداتێ هەموو ڕۆژێ نان و ئاوم ئەدا پێی و هەر ژەمە خواردنێکم بە دەجار دەجار دەجار دەدەینی زێر لەسەری حسابە کرد بەڵام ئەو لەبەرەوەی زوو برسیە بوو لە شەو ڕۆژێکدا چەندین جار داوای خواردنی لێکردم و منیش بەو ئامرازانەی کە هەم بوو خواردنم بۆی پێیا کرد و ئەمدا پێ وام پیاوە ئێستا لە بری نرخی ئەو خۆراکەی کە خواردوێتی هەتا چەند ڕۆژێک لەمەوبەر دوو ملیۆن دەین زێڕم قەرزارە بەڵام من لەبەرەوەی کە لەم بڕە زێڕە زیاترم لێوێت ئەمێ بستمە تاوکو و قەرزەکەم ئەگاتە سێ ملیۆن و لە دوای ئەوە ئینجا پێی ڕابگەێنم کە هورم هەب هاتووەتە ئەم شارەوە وتم کەواتە تۆ پێت نەوتووە کە هورم هەب گەیشتووەتە ئەم شارە پاسەوانی زیندانە کەوتینە چونکە ئەگەر پێم بوتایە لەم بەندی خانەیە ڕۆشت و من لە سوودێکی گەورە بێبەشە بووم بەڵام کاتێک کە قەرزاریەکەی گەشتە سێ ملیۆن ئەوسا پێڵێم هورم هەپ هاتووە وتم ئەی پیاوی سادە و نابینا ئایا ئەزانی کە سێ ملیۆن دەین چەندێ زێڕەکە ئەگەر سێ ملیۆن زێر لە شوێنێکدا کۆب بێتەوە تەنانەت بە بیست ئەسپیش ناتانی بۆ شوێنێکی تری بگوازیتەوە و لە هەموو شاری غەزەدا، لەو کاتەشدا کە ئەم شارە ناوەندی بازرگانی بوو، سێ ملیۆن دەینی زێڕ دەست نەئەکەوت، جا نەخوازە ئەمڕۆ کە ئەم شارە وێرانیش بووە.